بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مێرەبان سلاوتان لەبێ بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵلقەی کنەی بەنامەی نۆژینتان پێشکەشەکەم باوکەری کاک تاریق لەگەڵتان ئەبم ئێوە شاوڕێمان بن. بە بیری ئازادەوە ژیان پێویست بە نەخشەیەکی داڕێژراو ناکا کەسانێک لە ژیانیاندا وابەستەی نەخشەیەک بوون و نەیانتوانێ و گۆڕانکاری بنەڕەتی لە ژیانیاندا بکەن هەبوونی نەخشە زیان بەخش نییە لە ژیانی هەر تاکێکدا، بەڵام ئەگەر نەخشەیەک خووی پێوە بگریت ئەوا دەبێتە دوژمنێکی سەر سەخت بۆت. کەسێک زیاتر لە بیست ساڵ لە هەوڵ و کۆششدا بوو لە ژیانیدا سەرنجام زۆرێک لە هەلە گونجاوەکانی ژیانی لەدەست چوو پێشنیاری بۆ کرا بچێتە یەکێک لە وڵاتەکانی تریانێکێک لە جێگەکانی ترکە لەوێ ژیانێکی ئارام و خۆشگوزەرانی هەبێ لەوێ پۆسێکی دیکە وەرگێ و ئەو لەو شوێن و لەو شوێنە جێگۆ کێیە زۆر خەمگین بوو هەمیشە دەیوت کا بۆ کوێ بچێ لەگەڵ کێدا ژیان بەرێتە سەر دووری لە باوان و هاوڕێکانی نائاشنایی لەگەڵ خەڵکی ناوچەکە نەزانینی زمانەکەیان تەواوی ئەو گرفتانە وەک دێوەزمەیەک سەیریە کردن هەر بە بیانوی ئەو هۆکارانە مایەوە بەڵام ئەوە ئەو ئەزموونە بوو کە بۆ خۆی دروستی کردبوو وای دەزانی هەمیشە دوای نەخشە کەوتن لە پێگەیشتن و ترۆقی کردن دواکەوتنە بەڵام خەمی لە شکست پێهێنانی نەخشەکە بوو ترسی ئەوەی هەبوو نوێگەریەک نەیەتە کایەوە هەرچۆنێک بوو پابەندی نەخشەکە بوو، هەستیە گەڕ و سەرەنجامی ژیانی بە بیرێکی نوێ دەستی پێکرد و بەرەو ناشارەزایی و نامۆییەکان ملی ڕێیگرت و بەرەو ئاسۆیەکی نوێ دەستبەکار بوو لە دامەزراوەیەکی بازرگانیدا دامەزرا و حەز و ئارەزووی بۆ کارەکەی پەیدا کرد و لە ناڕەحەتی و بێزاری ڕزگاری بوو. ئەو ئێستا بە بیرێکی ئازادەوە، درێژە بە ژیانە دا و چێژ لە ژیان دەبینێ. ئێمە لە دێر زەمانەوە و لە قۆناغەکانی سەرەتایی قوتابخانەوە فێری ئەوە بووین کە جۆری داڕشتن یان نووسینی ڕاپۆرت دەبێ چۆن چۆنی بێت، فێرکراوین کە یەکەمجار پێویستە سەرەتا پاشان ناوەڕۆک و لە کۆتاییدا ئەنجام، لەوانەیە لە ژیاندا ئەم یاسایەت بەکارهێنابێ با خولی ژیان وەک ڕاپۆرتێک سەیر بکەین، سەرەتا سەردەمی مناڵی تۆ بووە کە خۆتت بۆ گەورەبوون ئامادە کردووە، ناوەڕۆک هەیکەلی ژیان و گەورەبوونتە کە بە نەخشە و پلان بەرەو سەرەنجام و کۆتایی سەرکەوتن لە ژیاندا پێشڕەویەکەی، ژیان لەسەر بنەمای ئەم نەخشەیە جۆرێکە لە سەقامگیری کە هەموو شت بۆ هەمیشە ڕاست و دروست بێت، ئارامی و ئاسایش دوایین ئامانجی تۆ بێ. ئاسایش و ئاسوودەبوون بەو مانایی بزانین چ ڕووداوێک ئەگەری ڕوودانی هەیە، واتە هیچ خرۆشانێک، هیچ مەترسییەک، هیچ جموجۆڵێک لە ئارادا نەبێ، واتە نەمانی گەشە و پەرەسەندن، نەمانی گەشە و پەرەسەندنیش واتە مردن. وێڕای ئەمانە، ئەفسانە لە ئەفسانەیەک زیاتر هیچی دیکە نییە، بە درێژایی تەمەنتان کە لەسەر زەوین، گەر لەسەر هەمان سیستمی یەکجۆر بمێننەوە، هەرگیز ناتوانن ئاسوودە بن و تەنانەت ئەگەر، ئەوە ئەفسانەش نەبێ. ئاسوودەیی مانای ئاسوودەیی دەرەکییە، واتە گرەنتی لە سەروەت و دارایی وەک پارە و ماڵ و خانوو و پۆست و مەقام لە کۆمەڵگایەکدا، بەڵام جۆرێکی جیاواز لە ئاسوودەیی هەیە زۆر بەنرخە، ئەو ئاسوودەی و ئارامییەش ناوەکییە، واتە متمانە بەخۆبوون. متمانەت بە خۆت هەبێ و بتوانی لە بەرامبەر هەر پێشهاتێکدا بوەستی و بەرگری بکەیت و ئاسوودەیی و ئارامی ڕاستەقینەش هەر ئەمەیە. سەروەت و دارایی لەوانەیە لەناو بچێ، ماڵ و خانو ئۆتۆمبیل لەوانەیە تێک بچێ بەڵام تۆ دەتوانی وەک کێوێک بەرامبەر کێشە و نەهامەتیەکان بوەستیتەوە و پشت ئەستور بی و بە وزەی ناوەکی خۆت ئەگەر ئاسودەیی و ئارامی لە دڵ و دەرونتدا جێگیر بوبێ دەتوانین سەرنجی گریمانەیەک بدەین و بزانین ئەم گریمانەیە چیە ئەگەر لە ناکاو بتگرن و باڵبەستت بکەن و هەرچی پارە و ماڵێکت هەیە لێت بسەن و بە نەشارەزایی بتبەنە یەکێک لە بیابانەکانی چین لەوێ بەرت بن تۆ لەم حاڵەتەدا لە بەرامبەر بەس زمانی ئەوان ڕەوشت ڕفتار ڕوبەڕووی ئەو هەوای تازابیتەوە ئەوەی هەتە تەنها خودی خۆتە و هیچی تر هیچت بەدەستەوە نیە ئایا لەو حاڵەتەدا چیەکەی ئایا توانی هاوڕێ پەیدا بکەی بە دوای خواردن و جێگەی حەوانەوەدا بگەڕێی یان بە ئارامی بخەوی یان بێزارەبیت و دەڵێی چەند بەدبەختم و ئەم بەڵایەم بەسەر هات ئەگەر خۆڕاگریت هەبێ هەرگیز سڵ لە نامۆیی ناکەیتەوە هەر بۆیە هەوڵ بدە لە بازنەی ئاسوودەیی دەرنەچی ئەگینا هێز و تواناکانت لەناو دەچن ئەگەر داهێنەران و بیرمەندە گەورەکانی ڕابردوو لە هەر کارێکی نامۆ بترسانایە ئێستا دەبوو خەڵکی لە جەنگەل و دۆڵ و ئەشکەوتەکاندا بژیانایە نامۆی جێگایەکە کە لەوێدا بۆ تاکە کەس و بۆ کۆمەڵگەشە و پەرەسەندن هەیە وای دابنێ لە شەقامێک و لاد و ڕیانێک دای، لای ڕاست ڕێگەیەکی دوورە دەستە بەڵام لای چەپ هیچ هێما و دیاردەیەکی پێوە نیە و نەناسراوە کامیان هەڵدەبژێری؟ بیریارێک وەڵامی ئەم پرسیارە ئەداتەوە و ئەڵێ، دوو ڕێگەی پێچەوانەی یەکتر لە جەنگەڵێکدا بوو من ئەوەیانم هەڵبژارد کە کەمتر پیایدا ڕۆیشتبووم، بۆیە سەیر و سەمەرەی زۆرم تێدا بینی. لێرەدا خودی خۆت سەرپشکە، خاڵی لاوازی تۆ ترسانە لە نامۆیی، ئەو چاوەڕوانە، تۆ بە چالاکییە نوێیەکانت بە جۆش و خرۆشان ژیان جێگای ئەو چالاکیانە بگرێتەوە. مرۆڤ دەتوانێت سەرنجێکی ورد بدا تا یاسا و ڕێساکان بۆ بەهێزکردنی وزە ناوەکیەکان لە ڕووی بیرکردنەوە و هەستەکان و ڕفتارکردن و کۆنتترۆلکردنیانەوە لۆمە و سەرزەنشکردن ئەزمونێکی بەسوودە و دەتوانێت کاتێک بەکاریان ببیت کە حەز نەکەیت و نەتەوێ بەرپرسیارەتی شتێک لە ئەستۆ بگری ئەوە پەناگەی کەسێتیە پابەندە بە هۆکاری دەرەکیەوە و سەرزەنشت جگە لە بەهەدەردانی کات هیچ شتێکی تر نیە، هەرچەندە خەتای کەسێک ببینی هەرکات کەسێک لۆمە بکەی گۆڕانکاری لە تۆدا نایەتە دی تەنها شتێک کە سەرزەنشت دەکرێ بازنە و مەڵبەندی بیرکردنەوەت بەرەو هۆکاری دەرەکی پاڵ پاڵ دەنێت و بەو هۆیەشەوە بەڵگەیەک بۆ دڵتەنگی تۆ دادەتاشێ تەنانەت ئەگەر سەرزەنشت کاریگەری هەبێ تۆ بۆ خۆتی دامەنێ، تۆ لەوانەیە سەرکەوتوو بی بەهۆی سەرزەنشتەوە و کەسانی تر ناچار دەکەی هەست بە تاوان و نائومێدی بکەن. تەواوی ئەو کەسانەی بەلای تۆوە قارەمانن هەموویان مرۆڤن، ئەوانیش رۆژانە هەمان کار دەکەن کە تۆش دەیکەی، رۆژانە وەک تۆ لە خەو هەڵەسن، هەمیشە بۆ کارەکانیان وەک تۆ خۆیان ئامادەکەن، وەک تۆ ژەمەکانیان دەخۆن، بەهەرحاڵ، ئەوانە لە تۆ چاکتر نین، سیاسەتمەندار و هونەرمەند و مامۆستا و سەرۆک یان هەر کەسایەتیکی تر ئەوانە تەنها کارێک ئەنجامەدەن کە بریتیە لەوەی کە ئەوان لێزان و شارەزان نەک زیاتر هەرکات تۆ ئەوانە بە لە خۆت بە پاڵەوانتر بزانی لە مەقامی باڵاتر بە لە خۆت زیاتریان بزانی تۆ بە وابەستەی هۆکارێکی دەرەکی هەژمار دەکریت و بەرپرسیارەتی هەستە چاکەکانی خۆت لە ئەستۆی کەسانی تر دەکەی ئەگەر سەرزەنشت لە کۆتایی هێڵێکدا و قارەمان لە کۆتایەکەی تردا دابنێی ئەوا مەڵبەندی بازنەی بیرکردنەوەت لە هێڵێکی دیکەدا دەبێ. دووبارە ساڵتان هەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. هەمووان لە ژیانماندا بەر لەوەی کە براوە بین دەبێ دۆڕاو بین، پێویستە هەندێ جار بگرین بۆ ئەوەی ڕۆژێک بتوانین پێبکەنین، دەبێ بڕەنجین تا ڕۆژێک بە توانا بین، ئەگەر بەردەوام بکۆشیت و باوەڕت هەبێ دواجار سەرکەوتن بۆ تۆ دەبێ. هەمیشە لە ژیاندا هەوڵ بدە یەک کار یان شتێکی نوێ هەڵبژێریت، بۆ نموونە لە ڕێستۆرانتێکدا کە. سەردانی دەکەیت و تازە چویتەتە ئەو جێگایە داوای خواردنێکی نوێ بکە چونکە گۆڕانکاری لەوانەیە ببێتە هۆی خۆشی و کامەرانی بۆ تۆ کۆمەڵێک کەس کە بیروڕای جیاوازیان هەبێ پەیوەندیان لەگەڵ ببەستە لەگەڵ ئەواندا توانی ببیتە خاوەن ئەزمونێکی نوێ بۆ هەر کارێک ئەنجامی ئەدەی بیانوی ناوێ کاتێک کەسێکیش داوای بیانوی لێکردی بیربکەرەوە و بزانە تۆ بۆ ئەوە نەهاتوی بەڵگە و وەڵامی گونجاویان بۆ بدۆزیتەوە. هەندێ جار لە هەندێ کاردا وچانێک بدا بۆ ئەوەی سنوور نەبەزێنی، بۆ شوێنێک بڕۆ متمانەت بە خۆت هەبێ و هەر پێشهاتێک ڕوویدا بە سینەیەکی فراوانەوە ڕووبەڕووی ببەرەوە. هەر کاتێک سەبارەت بە کارێکی نامۆ دوورەپەرێزیت کرد لە خۆت بپرسە خراپترین شتێک بتوانێ ڕووبەڕووی من ببێتەوە چییە؟ ترسان لە نامۆیی لەگەڵ ئەنجامی ڕاستەقینەکان هیچ پەیوەندییەکیان پێکەوە نییە. هەوڵبدە کارێک ئەنجام بدەی، بۆ نموونە بچۆ بۆ پارکێک و پیاسەیەک بکە و ئاسۆی کەسایەتی خۆت بەرەو ئەزموونی نوێ واڵا بکە. بیربکەرەوە دوژمنی گەشە و پەرەسەندن یەکڕەنگی و مردنە، بەم جۆرە دەتوانی بڕیار بدەی هەر ڕۆژە بە جۆرێکی نوێ بژیت. ئازادی لە بیر نەکەی، یان ئەگەر ترست لە هەر شتێکی نامۆ هەبێ بە چەقبەستوویی بمێنیتەوە ئەوا لە ڕووی دەروونزانییەوە بە مردوو هەژمار دەکرێی. لەبری ئەوەی بۆ هەر شتێک باشترین و چاکترینت بوێ هەوڵ بدە ئەوە هەڵبژێری کە گرنگە بۆت و کاری بۆ دەکەی هەمیشە دەرگای سەرکەوتن و گەشەکردن واڵایە و باشترین و چاکترین واتە کامڵ بوونی تەواو هەرگیز نەیەڵی تاوان و خەتای ڕابردوو چنگ لە بەرۆکت گیر بکەن و پەیوەست بوون بە ویر و ڕای ڕابردوو و ڕاستەقینە دوورت دەخەنەوە و تەنها ئەوە مانای هەیە و ڕاستە کە ئێستایە و ژیان لە ئێستادا ژیان ژیانێکی ڕاستە لازمونی ئێستا سوودمەند بە و خۆت لەسەر بنەمای ڕاستەقینە دەربخە نەک ئەوەی کە پێشتر لە سەری بوویت و پابەند بووی پێوە پێوە بۆ هۆکارەکانی سەرکەوتن. ئەگەر لە شتێکدا ڕووبەڕووی شکست بوویتەوە گرنگ نییە مەگەر تۆ لە کەسێک زیاتری کە لە پاڵەوانێتێکدا شکست دەخوا هەوڵبدا لەو کەسانە نزیک بەرەوە کە پێشتر دوورە پەرێزیت لێکردوون گفتوگۆیان لەگەڵ ساز بکە، هەرچی زیاتر لەگەڵ کەسانی هەمەجۆردا تێکەڵاوی بکەی، ڕووبەڕوویان ببیتەوە، زیاتر هەڵەکانی ڕابردووی خۆتت بۆ ڕوو نەبێتەوە، لەم سۆنگەیەشەوە هەرچییەک نامۆ بێ بەلاتەوە بە شێوەیەکی ئاسایی دەگۆڕێ بۆ شتێکی ناسراو و دەستەمۆ. ئەگەر گەیشتیتە لوتکە سەیری دامێنی چیا بکە بۆ ئەوەی ببینیت و بزانی کێ یارمەتی داویت بۆ سەرکەوتن هەروەها سەیری ئاسمان بکە بۆ ئەوەی خودا هەمیشە پێیەکانت لەسەر لوتکە دامەزراو و جێگیر بکە. خۆشەویستان چیرۆک و باسی ئەمڕۆ باس لە سەرکەوتنی وڵاتێکەکە کە پێڵێن ژاپۆن یان نیپۆن بە زمانی خۆیان ناوی دەبەن و مانای وڵاتی ڕۆژی پرشنگدارە یان واتای ژاپۆن بەواتای تیشکی ڕۆژ دێ وڵاتی ژاپۆن شان بە شانی وڵاتانی عەرەبی چەندین شاندی خوێندنی ڕەوانەی ئەڵمانیا کرد بە مەبەستی وەرگرتنی زانست و زانیاری و لێهاتوویی لە سەرەتاکانی گەشەسەندنی وڵاتەکەیاندا. هەردوولا بە مەبەستی دروستکردن و ئامادەکردنی ژیارێکی بەهێز بوون بۆ گەلەکانیان تا کێبڕکێی گەلانی پێ بکەن لە بوارە جیاجیاکاندا ژاپۆنیەکان کە گەڕانەوە ئامادەی تەواویان هەبوو بۆ ئەم مەبەستە کەچی عەرەبەکان بە دەستی خاڵیەوە گەڕانەوە نێو باوەشی خاک و کۆمەڵگەکەیان دەبێنی هێنێکە چی بە و چۆن وا ڕوویدابێ. ئۆساهیر یەکێک بووە لەو قوتابیانەی کە لەناو یەکێک لەو شاندانەی ڕەوانەی ئەڵمانیا کرابوو دەڵێ ئەگەر بە گوێی ئامۆژگاریەکانی مامۆستا ئەڵمانیەکەم بکردایە کە لە زانکۆی هامبۆرگ وانی پێدەوتمەوە فێری هیچ نابووم حکومەتەکەمان منی ڕەوانەی ئەڵمانیا کردبوو تا بنەمای زانستی میکانیک بخوێنم لە ڕاستیدا خەونم بە دروستکردنی بزوێنەرێکی بچووکەوە دەکرد. دەبینی وام دەزانی هەموو پیشەسازیەک یەکەیەکی سەرەکی هەیە کە پێی دەڵێن مۆدێل و بە بنەمای هەر پیشەسازیەک دانرێ بۆیە ئەگەر زانی چۆن دروست دەکرێ ئەوە دەستت گرتووە بەسەر هەموون هێنەکانی ئەم پیشەسازیەدا بۆیە مامۆساکانم لە بری ئەوەی بم بەنە کارگەیەک یان سنتەرێکی ڕاهێنانی پراکتیکی ئەوە کتێبیان پێدەدام بۆ ئەوەی بیخوێنمەوە دەستم کرد بە خوێنەوەیم کتێبانە تا شارەزایی تەواوم دەربارەی بیردۆزەکانی میکانیک بەدەستهێنا، بەڵام کاتێک لەبەردەم هەر بزوێنەرێکدا دەوەستام، ئەوا وەک ئەوە وابوو کە بەرامبەر مەتەڵێک بووم و هەڵهێنانی نەبێ. ڕۆژێکیان ڕۆژنامەم دەخوێندەوە، لەناکاو چاوم بە هەواڵێک کەوت کە ڕیکلام بۆ کردنەوەی پێشانگایەکی بزوێنەری ئیتاڵییەکە، لەبەرئەوەی سەرەتای مانگ بوو من پارەیەکی باشم پێ بوو چووم بۆ ئەوێ، لەم پێشانگایە بزوێنەرێکم بینی کە هێزەکەی دوو ئەسپ بوو و بە پارەیەکی کەم کە پێم بوو کڕیم. لە ڕاستیدا بزوێنەرەکە زۆر قورس بوو، بەڵام لەگەڵ ئەوەدا هەڵمگرت تا گەیاندمە ژوورەکەی خۆم و لەسەر مێزەکەم دامنا و بە وردی سەیرم ئەکرد هەروەک بڵێی سەیری تاجێکی بە گەوهەر داپۆشراوەکەم، بۆیە لە دڵی خۆمدا وتم ئەمە نهێنی هێزی ئەوروپایە، ئای ئەگەر دەمتوانی بزوێنەرێک دروست بکەم ئەوا مێژووی ژاپۆنم دەگۆڕی، من لەگەڵ خۆمدا خەریکی ئەم قسانە بووم، لە چرکەیەکدا شتێک بە دڵمدا هات، پێی وتم ئەم بزوێنەرە لە چەند پارچە و شێوازێکی جیا پێکهاتووە و ئەوەتا نێبگوناتیزێکە لە شێوەی ناڵی ئەسپ و چەند تیرێک و قۆڵی ئاسنین و گوێزەرەوەی جووڵە و شتی تر پێکهاتووە، ئەگەر من توانیم ئەم پارچانە لەیەک جیا بکەمەوە بە شێوەی جاری یەکەم بیبەستمەوە دواتر کاری کارم پێکرد و ئەویش کاری کرد ئەوا من هەنگاوێکم ناوە بەرەو ئاشکراکردنی نهێنی مۆدێلی پیشەسازی ئەوروپی. کارەکە بۆ من وا ئاسان نەبوو، بۆیە دەستم کرد بە گەڕان بە شوێن کتێبێکی تایبەت بە نەخشەی بزوێنەرەکان کاتی خۆی خوێندبوومەوە، دوای ماوەیەک لە گەڕان لە لە ناو کتێبخانەکەدا دۆزیمەوە و پەڕێکی زۆرم ئامادە کرد بۆ نووسین و لەولاشەوە سندووقی کەلوپەلەکانم هێنا و دەستم کرد بە وێنەکردنی بزوێنەرەکە و دوای ئەوە قەباخی سەر بزوێنەرەکەم لادا دەستم کرد بە پارچە پارچەکردنی بزوێنەرەکە هەرچەند جاری پارچەیەکم دەردەهێنا ئەوا بە وردی وێنەیم دەکێشا و ژمارەیم پێدەدا، بەرە بەرە ئەم کارەم کرد تا بە تەواوی بزوێنەرەکەم پارچە پارچە کرد، دوای ئەمە نۆرەی ئەوە هات کە جارێکی تر بیبەستمەوە، بۆیە بە وردی پێی بە پێی ئەو وێنەیەی کە کێشابووم بزوێنەرەکەم بەستەوە. من زۆر شڵەژا بووم و دڵم خێرا لێی دەدا چونکە ترسی ئەوەم هەبوو کە کار نەکا بەڵام کاتێک بە کارم خست کەوتە کار خەریک بوو لە خۆشییان بفڕم. چونکە سێ ڕۆژی تەواو خەریکی ئەم کارە بووم و ڕۆژانە تەنها یەک ژەم نانم دەخوارد و بایی ئەوەندە ئەخەوتم کە توانای کارکردنم هەبێ. هەواڵی ئەم کارەم بە سەرۆکی شاندەکەمان گەیاند و ئەویش وتی شتێکی باشت کردووە. ئێستا کە پێویست بەوە دەکا تاقیت بکەمەوە، من بزوێنەرێکی لەکارکەوتووت بۆ دەهێنم و تۆش پارچە پارچەی بکە و شوێنە هەڵە و دروستەکە بدۆزەرەوە و چاکی بکەرەوە و ئەم بزوێنەرە لەکارکەوتووەم بۆ بەکار بخەرەوە. بۆ ئەم کارە پێویستم بە دە ڕۆژ هەبوو، دوای کردنەوەی بزوێنەرەکە هۆکاری لەکارکەوتنەکەم دۆزییەوە، بۆم دەرکەوت کە سێ پارچە لە بزوێنەرەکە داخورابوو، توانیم بە دەستی خۆم پارچەی نوێ بۆ دروست بکەم. هەواڵی سەرۆک شاندەکەم دا بە دوایین گۆڕانکاریەکانی کارەکەم، ئەویش فەرمانی پێکردم کە هەموو پارچەکان بە دەستی خۆم دروستیان بکەم و پاشان بیانبەستمەوە، لە ڕاستیدا ئەم سەرۆک شاندەمان ڕابەرێکی ڕۆحی و هاندەرێکی باش بوو بۆ من، بۆیە لە بری ئەوەی خۆم ئامادە بکەم بۆ دکتۆرا نامەکەم هەر وەک مامۆستا ئەڵمانیەکانم داوایان لێ کردم چوومە نێو کارگەی تواندنەوەی ئاسن و سفر و ئەلەمنیۆم بووم بە کرێکارێکی تواندنەوەی کانزاکان بەرگێکی شینم پۆشی و لەبەردەستی کرێکارێک کارم دەکرد بە گەورە سەیریم دەکرد و وەک بەردەستێک فەرمانەکانیم بەجێ دەگەیاند، تەنانەت لە نانخواردنیشدا خزمەتیم دەکرد، ئەگەرچی بە ڕەچەڵەک لە خانەوادەی سامورای بووم. خانەوادەی سامورای یەکێکن لە خانەوادە بەناوبانگەکانی ژاپۆن و بەوە ناسراون کە سەر بۆ کەس نەوی ناکەن، بەڵام چونکە خزمەتکردنی ژاپۆن مەبەستی من بوو، بۆیە لە پێناو ژاپۆندا ئامادەی هەموو کارێک بووم. ئەو دەگێڕێتەوە و دەڵێ، هەشت ساڵی ڕەبەق خەریکی ئەم لێکۆڵینەوە و ڕاهێنانانە بووم. ڕۆژانە دە بۆ پانزە کاتژمێر خەریکی کارکردن بووم. کە شەو دادەهات، نۆبەتی ئێشکگریم دەکرد. لەو کاتەدا پێداچوونەوەم دەکرد بۆ بنەماکانی هەر پیشەسازییەک لە سروشتی خۆی. میکادۆی دەسەڵاتداری ژاپۆن بە کارەکانی منی زانی بۆیە پێنج هەزار جونەیهی زێڕی ئینگلیزی لە سامانی تایبەتی خۆی بۆم ڕەوانە کرد و منیش هەڵسام بە کڕینی کەرەستە و پێداویستی کارگەیەکی تەواو بەڵم کاتێک کە ویستم ڕەوانەی ژاپۆنی بکەم نەمتوانی چونکە پارەکە تەواو بووبوو منیش هەرچی پارە و پاشەکەوتم هەبوو کۆم کردەوە و دام بە کرێی ئەو کەشتیەی کە کارگەکەم بۆ دەگەیەنێتە ژاپۆن کە کارگەکە گەیشتە میکادۆی دەسەڵاتداری ژاپۆن ویستی چاوی پێم بکەوێ بەڵام من بڕیارم دا نەچمە دیداری تا کارگەی بزوێنەر دانەمەزرێنم. ئەم کارەم نۆ ساڵی خایاند تا ئەو ڕۆژە هات بە خۆم و یاریدەدەرەکەم دە بزوێنەرمان لەگەڵ خۆمان بردە کۆشک لکە لە دروستکردنی ژاپۆن بوو کاتێک کە میکادۆی دەسەڵاتداری ژاپۆن هاتە ناو کۆشکەوە ئێمەش سڵاومان لێکرد ئەو زۆر دڵی بە ئێمە و بەرهەمەکەمان خۆش بوو کاتێک بزوێنەرەکەمان بەکارخست ئەو پێکەنی وتی ئەمە خۆشترین مۆسیقایە کە لە ژیانمدا دەیبیستم دەنگی بزوێنەری ژاپۆنی، بەم شێوەیە نهێنی مۆدێلمان بەدەست هێنا کە نهێنی هێزی ئەوروپا بوو گواستمانەوە بۆ ژاپۆن، هێزی ئەوروپامان گواستەوە بۆ ژاپۆن و ژاپۆنیشمان گواستەوە بۆ ڕۆژئاوا. ژیان پڕیەتی لە پەند و عیبرەت، هەندێک جار لە کەسەکان و هەندێک جار لە گەلان و هەندێک جاریش لە ژیار و شارستانێتەکان وەردەگیرێ. بەڵام لە هەمووی گەورەترەوەیە تۆ پەند لە هەر هەموویان وەربگری تاوەکو خۆت و کۆمەڵگەکەت و ژیارەکەت بەیەکەوە بەرەو لوتکە بڕۆن و ئەم ڕابوونەوا دەکا کە لە لوتکە بمێنیتەوە و ببی بە پێشەنگی گەلان.